بەناوی خودای بەخشندە و میهرەبان. بەڕاستی ئێمە خێر و چاکە و خۆشی هەردوو جیهان و ناوبانگی چاکەی تۆمان ئەی محەممەد بێ ئەندازە و بێ سنوور کردووە لە هەموو چەرخ و زەمانێکدا یاخود ئەی محەممەد ئێمە حەوزی کەوسەرمان بە تۆ بەخشی کەواتە نوێش تەنها لەبەر خدا و بۆ خدا و بۆ بەدەستهێنانی ڕەزامەندی پەروەردگارت ئەنجام بدە و قوربانیش بکە هەر بەو شێوەیە بۆ بەدەستهێنانی ڕەزامەندی پەروەردگارت بێگومان هەر دوژمنان و ناحەزانی تۆ بێ ناو و نیشان و وەزاخ کوێر و دوا بڕاون لە هەموو خێر و چاکەیەک لە هەردوو جیهاندا